کیمیاگەر و زیندەناسی فەڕەنسایی لویس پاستۆر بە یەکێ لە گرنگترین و کاریگەرترین کەسێک دادەنرێ لە مێژووی پزیشکەریدا. لە زۆر ڕشتە زانستەکانی تردا دەستێکی باڵای هەبووە. بەڵام زیاتر بەوە ناسراوە کە بەرگری لە بیردۆزەی میکرۆبە نەخۆشیەکان کردووە و بۆ تا پاڵپشتێک بۆی، هەروەها گۆڕانکار بووە لە تەکنیکی کوتانی خۆپاراستن. پاستۆر ساڵی هەزار و هەشت سەد و بیست و دوو ی زەینی لە شاری دۆڵی فەڕەنسادا لەدایک بووە. خوێندنی زانکۆی تەواو کردووە. بەڵام بلیمەتی زۆر درەنگ لێ دەرکەوتووە، بەوەی کە کاتێک خوێندکار بووە مامۆستاکەی لە سەری نووسیوە کە خوێندکارێکی ئەوتۆ نییە سەرنجڕاکێش بێ. بەڵام پاش ئەوەی پلەی دکتۆرای وەرگرت لە ساڵی هەزار و هەشت سەد و چل و حەوت ی زەینیدا دەرکەوت کە مامۆستاکەی بە هەڵەدا چووە. هێشتا لە تەمەنی بیست و شەش ساڵیدا بوو کە زانستگەری و لێکۆڵینەوەکانی دەربارەی ترشی تارتاریک وای لێکرد ببێتە کیمیاگەرێکی فرەزان و ناودار. پاش ئەوە چالاکی خۆی تەرخان کرد بۆ زانین و ڕەبازکاری هەوێنەکان. پاستۆر سەلماندی کە هەوێن لە ئەنجامکاری جۆرێکی تایبەتە لەو زیندە میکرۆیانەی کە زۆر درشتن. هەروەها سەلماندی کە بوونی چەندین جۆری تر لەو زیندە میکرۆبانە ئەنجامێکی ناپەسەند دەدەن وەک دیارە لە خواردنەوە ترشاوەکاندا. ئەم کارانە وای لێکرد بیگەینێتە ئەو بیرەی کە چەندین جۆر هەیە لە زیندە میکرۆبەکان دەبنە هۆی کارێکی ناپەسەند بۆ سەر مەردوم و گیانەوەرانی تر. پاستۆر وە نەبێ یەکەم کەس بوبێ ئەم ڕشتەیە ئاشکرا بکا بەڵکو زۆر کەسانی تریش هەمان بیرکردنەوەیان هەبوو پێش پاستۆر وەک جیرۆ لامۆڤرا کاستۆر و هەنلی و چەند کەسی تر بەڵام چوست و سووربوونی پاستۆر لەوەدا دەردەکەوێ کە لەسەر ئەو بیر و گریمانانی مایەوە و پاڵپشتی ئەو بیردۆزەی دەربارەی میکرۆبەکان دەکرد بە تاقیکاری جۆراوجۆر بەڵگەی دەهێنایەوە، هەر بەم کارە مەزنەی توانی ڕاستیی بیردۆزەکەی بە کۆمەڵی زانستان ڕابگەینێت و باوەڕیشی پێ بهێنن. ئەگەر نەخۆشی هۆیەکەی میکرۆب بێ ئەوا بەرهەڵستی لێی و نەهێشتنی بچێتە نێو لەشی مرۆڤەوە دوورمان دەخاتەوە لە نەخۆشی. هەر لەبەر ئەمەیش پاستۆر زۆر توندڕەو بوو لە ئاگادارکردنی پزیشکان بۆ چۆنێتی بەکارهێنانی ڕێخاوێنی. هەر ئەم ئاگادارییەشی کارێکی سەرەکی بوو بۆ سەر دکتۆر جۆزێف لیستەر لە بەکارهێنانی ڕێخاوێنی لە تەکنیکی نەشداری و پێشکەشکردنی بۆ پسات. ئەو بەکتریا زیاندارانە دەچنە نێو لەشی مرۆڤەوە بەهۆی خۆراک و خواردنەوە، جا بۆ ئەم مەبەستە پاستۆر ڕێیەکی پەرە پێدا کە پێی دەوترێت پاستۆرین بۆ لەناوبردنی میکرۆب لە خواردنەوەکاندا، بەم ڕێگەی پیشانیدا کە شیری میکرۆباوی سەرچاوەیەکە بۆ بڵاوبوونەوەی نەخۆشی. پاستۆر تەمەنی لە نێوەندی پەنجاکاندا بوو زۆر سەرنج و بایەخی دەدا بە شێرپەنجە کە دەردێکی درمە ئاژەڵ و چەندین تەبا تووشی دەبێت تەنانەت مرۆڤیش لەمەوە پاستۆر دەریخست کە جۆرە بەکتریایەکی تایبەتی هەیە دەبێتە هۆی ئەم دەردە، ئەویش بە بەکارهێنانی زیچکاوێکی لاواز لە ژاژیلەکانی بەکتریای شێرپەنجە و گیانەوەرێکی پێ کوتە. پاش ماوەیەک سەرنجی دا ئەم زیچکاوە دەبێتە هۆی دەرکەوتنی شێوەیەکی سووک لە شێوەکانی ئەو نەخۆشییە، بەڵام کوشندە نییە بەڵکو یارمەتی ئاژەڵ دەدا تاکو بەرگری پەیدا بکا لەو شێوە سووکەی. ئەم ڕێگەیەی دڵی زۆر خەڵکی پێ خۆش کرد، بە ئومێدی ئەوەی بەکاربهێنرێت و بخرێتە گەڕ لە دژی زۆر لەو نەخۆشییانەی کە بڵاو دەبێتەوە. بەڵام بۆ مرۆڤ ڕێگەیەکی گەوارتر و ڕێکوپێکتری هێنایە کایەوە بۆ کوتان لە دژی نەخۆشی، هاری، کە سەگ تووشی دەبێ. ئەمە بووە دەرویەک بۆ زانایانی تریش کە هەمان ڕێگا بگرنە بەر بۆ کوتانی چەند نەخۆشییەکی ترسناک وەک تیفۆس، ڕەشەگرانەتا، پەنکی منداڵ. هەروەها توانی دیاردەی بێهەوایی بدۆزێتەوە کە توانای ژیانی هەندێک گیانەوەرانە بەبێ ئۆکسجین یان بەبێ هەوا. کارە مەزنەکانی لە نەهێشتنی ئەو نەخۆشیانەی کە کرمی ئاوڕیشم تووشی دەبێ سوودێکی یەجگار گەورەی گەیاند لە بازرگانیدا. لەو دەستکەوتە مەزنانەی تریشی گۆڕانکارییە لە کوتانی مریشک لە دژی نەخۆشی کۆلێرا کە زۆربەی باڵندە کەوییەکان تووشی دەبن. پاش ئەو کارە مەزنانەی کە بۆ پساتی بەجێهێشت لە ساڵی 1995 زینیدا ماڵئاوایی کرد و